کاسێتی پانزەهەم لە پەرتووکی جیهانی سۆفیا لە نووسینی یۆستاین گاردەر، دیوی یەکەم لە لاپەڕە چوار سەد و سی و سێ. بەڵکو بەردەوام لەو ساتەدا وەکو ئارمانجێک لەگەڵ مرۆڤایەتیشدا ئاوا هەڵسوکەوت دەکەیت. کەواتە ناتوانین بۆ مەبەستی تایبەتی خۆمان کەڵک لە کەسانی تر وەربگرین. بەڵێ، چونکە هەر کەسێک لە دەروونی خۆیدا مەبەستێکی بەرزی هەیە. ئەم بنەمایە نەک تەنیا بۆ خەڵک بەڵکو خودی خۆیشت دەگرێتەوە. نابێت لە خودی خۆیشت تەنیا وەک ئامرازی بە ئەنجام گەیاندنی گەیاندنی کارێک کەڵک وەربگری. من دەهێنیتەوە یادی ئەو بنەما و شێوازی هەڵسوکەوت و ئاسمانییە کە وەکو عادەت هەموو بنەما ئەخلاقیەکان لە خۆ دەگرێت. دەتوانین بڵێین بنەما سەرەکیەکانی کتێبی پیرۆز هەر ئەو شتە دەگرێتەوە کە بنەما گشتی ئەخلاقیەکانی کانت دەیڵێت. بەڵام ئەمە تەنیا بۆچوونێکە وا نییە. لەوانەیە هیوم ڕاست بکا کە وتی بە عەقڵ ناتوانین بیسەڵمێنین کە شتێک ڕاست یا ناڕاستە. کانت بنەما ئەخلاقییەکانی بە ئەندازەی یاسای هۆکاربوونی کامڵ و نەگۆڕ بە گرنگ دەزانی. یاسای هۆکاربوونیش بە عەقڵ ناسەڵمێنرێت، بەو حاڵەش هەمیشەیی و نەگۆڕە هیچ کەسیش ڕەتی ناکاتەوە. لە ڕاستیدا باس لە ویژدانە، چونکە هەموو کەسێک ویژدانی هەیە. بەڵێ. لە ڕاستیدا مەبەستی کانت لە بنەما ئەخلاقییەکان هەمان ویژدانە. ئێمە ناتوانین بیسەڵمێنین کە ویژدان چیمان پێ دەڵێ، بەڵام دەزانین باس لە چی دەکات. لەوانەیە زۆر جار هۆکاری یارمەتی و میهرەبانی لەگەڵ خەڵکدا تەنیا ئەوە بێ کە قازانجی بۆ من تێدا بێ یان لەوانەیە من خۆشەویست بکات. بەڵام ئەگەر یارمەتیدانی خەڵک تەنیا بۆ ئەو مەبەستە بێ کە خۆشەویست بیت، ئەم کارەت وەکوو ڕێزلێنانێک بۆ بنەما ئەخلاقییەکان نەکردووە. بەڵکو دەکرێت کردەوەکەت لەسەر بنەما ئەخلاقیەکان بێت و ئەمە لە جێگەی خۆیدا پەسەند کراوە بەڵام کردەوەی ئەخلاقی ئەوەیە کە بەسەر ویست و ئارەزوی دەروونماندا زاڵ بین تەنیا کاتێک کە کارێک وەکو ئەرکێکی ئەخلاقی ئەنجام بدەین کردەوەیەکی ئەخلاقیمان کردووە هەر بەو هۆیەوەیە کە بنەما ئەخلاقیەکانی کانت زۆر جار بە ئەخلاقیاتی بە ئەرک زانین ناو دەبەین بۆ نموونە من بە ئەرکی خۆمی دەزانم بۆ خاچی سوور یاخود بۆ سندووقی یارمەتی کڵیسا پارە کۆ بکەمۆ. بەڵێ گرنگەوەیە ئەم کارەت لە بەرەوە کردبێ کە دەزانی درووستە. ئەگەرچی لەوانەیە ئەو پارە کە کۆت کردۆتەوە لە شوێنێکدا لێت گوم ببێت یا ئەوەندە نەبێ کە سکی برسییەکان تێر بکات. بەڵام تۆ ئەرکە ئەخلاقیەکەت ئەنجام داوە و لە ڕووی ویستێکی باشەوە کارت کردووە. بە بڕوای کانت، ویستی چاکەیە کە دروستی و نرخی کردەوە ئەخلاقیەکان ڕوون دەکاتەوە، نەک ئەنجامی کردەوەکان، بۆیە بنەما ئەخلاقیەکانی کانت بە ئەخلاقی ویستی چاکەیش ناو دەبرێت. بۆچی بۆ ئەو ئەوەندە گرنگە کە بزانێت کەی کرداری مرۆڤ لە ڕووی بنەما ئەخلاقییەکانەوەیە؟ مەگەر گرنگترین شت یارمەتیدانی ڕاستەقینەی خەڵک نییە؟ بێشک هەر وایە. کانتیش بێگومان هیچ بەربەرەکانییەکی ئەمە ناکا، بەڵام بەڕاستی کردەوەی ئێمە لە کاتێکدا لە ڕووی ئازادی و سەرپشکبوونەوەیە کە لە دڵماندا بزانین ئەو کارە وەکو ڕێزگرتن لە بنەما ئەخلاقیەکان ئەنجامی ئەدەین تەنیا کردەوەیەک لە ڕووی سەرپشک بوونەوەیە کە بە پێی یاسا و پێوانەیەکەوە بێت ئەمە زۆر سەیر نیە؟ بە بڕوای کانت نا لەوانەیە لە یادت بێ کە کانت دەستی دایە گومان و شک کە بڵێت مرۆڤ ئیرادەیەکی ئازادی هەیە ئەمە خاڵێکی گرنگە چونکە لەگەڵ ئەوەشدا کانت دەیوت هەموو شتێک لە ژێر یاسای هۆکار بووندایە. کەواتە ئێمە چۆن دەتوانین ئازادی ئیرادەمان هەبێت؟ پرسیار لە من دەکەیت؟ لەم باسەدا کانت هاوشێوەی دیکارت بیری دەکردەوە کە دەیوت مرۆڤ بوونەوەرێکی دوولایەنە و خاوەنی دوو بەشی جەستە و دەروونە. دەیوت ئێمە وەکوو بوونەوەرگەلێکی مادی لەژێر دەسەڵاتی بێگەڕانەوەی یاسای نەگۆڕی هۆکار بوونداین. ئێمە بڕیاری تێگەیشتنی هەستەکانمان نادەین، بەڵکوو تێگەیشتنی هەستی وەکوو پێویستییەک لە وەکو پێویستیەک خۆی لە ناو ئێمەدا جێگیر کردووە و چ بمانەوێنێت چ بمانەوێت و چ نەمانەوێت کاری گەری لەسەر ئێمە هەیە بەڵام ئێمە تەنیا کۆمەڵێک بوونەوەری مادی نین بەڵکو خوڵقێنراوی عەقڵیش هەین. ئێمە وەکو گیاندارێکی مادی ڕاستەوخۆ بە جیهانی سروشتیەوە هەڵواسراوین، کەواتە شوێنکەوتووی پێوەندیە هۆکاریەکانین، واتە هیچ ئیرادەیەکمان لە خۆمانەوە نیە، بەڵام وەکو بوونەوەرێکی عەقڵی ڕۆڵێکی سەربەخۆمان لە کاریگەریە هەستیەکانی خۆمان هەیە لە تەجرەبەکردن و ناسینی شتەکاندا، یا لەو شتەدا کە کانت بە داس دینگ ئان زیش ناوی دەبات. پێویستی شوێنکەوتنی عەقڵی کردەیی کە توانای هەڵبژاردنی ئەخلاقیمان ئەداتێ، ئیرادەیەکی ئازاد و سەربەستە. کەواتە هاوئاهەنگی لە گەڵ بنەما ئەخلاقیەکاندا هاوئاهەنگیە لە گەڵ ئەو پێوانە و میزانە کە خۆمان دامان ناوە. بەڵێ ئەمە بۆچوونێکی ڕاستە، چونکە شتێک لە دەروونی مندایە کە دەڵێ لەگەڵ کەسانی تردا بە خراپی هەڵسوکەوت مەکە. کەواتە کاتێک بڕیارەدەی کە خراپ هەڵسوکەوت نەکەیت، تەنانەت ئەگەر بە خەسار لێکەوتنی خۆیشت تەواو بێ، بە سەربەستییەوە کارت کردووە. لە هەر حاڵدا ئەگەرچی دڵمان بخوازێ ئەنجامی بدەین دیسان زۆر ئازاد و سەربەخۆ نین. مرۆڤ دەتوانێ بێتە کۆیلە و گوێڕایەڵی زۆر شتی جۆراوجۆر. تەنانەت مرۆڤ دەتوانێ بێتە کۆیلەی لەخۆبایی بوونی خۆی. سەربەستی و ئازادی نیعمەتێکە کە دەتوانێت ئێمە لە ویستی هەوەس و ئارەزووەکانمان ڕزگارمان بکات. حەیوانەکانیش بەو جۆرەن، ئەڵبەتە وان تەنیا شوێنکەوتووی ئیشتیا و ئارەزووەکانیانن و هیچ ئیرادەیەکیان بۆ شوێنکەوتنی بنەما ئەخلاقییەکان نییە. وایە؟ وایە و هەر ئەم شتە جیاوازی نێوان مرۆڤەکان و حەیوانەکانە. بەڵێ ئێستا ئەمە بە باشی تێدەگەم. لەوانەیە سەرەنجام بتوانین بڵێین کە کانت توانی لە کێشمەکێشی عەقڵ و تەجرەبەدا ڕێگەیەک لەو بنبەستە فەلسەفییە بدۆزێتەوە. بەم جۆرە دەورەیەکی فەلسەفە بە کانت تەواو دەبێ. ئەو لە هەزار و هەشت سەد و چوار دا واتە لە لووتکەی دەورەی فەرهەنگی ڕۆمانتیسیسمدا ژیانی کۆتایی پێ دێت. یەکێک لە ناودارترین وتەکانی کانت لەسەر بەردی گۆڕەکەی لە کۆنیگسبێرگ هەڵکەندراوە کە دەڵێت، دوو شت مێشکی من دەخاتە تێڕامان و فیکرەوە و هەرچیش زیاتر بیری لێ دەکەمەوە قووڵتر من دەخاتە تێڕامان و سەرسووڕمانەوە. یەکیان ئەو ئاسمانە پڕ لە ئەستێرەی لەسەر سەرمانە و ئەو یەکەی تر ئەو بنەما ئەخلاقییانەیە کە لە دڵماندایە. ئالبێرتۆ پاڵی دا بە کورسیەکە و وتی، هەر ئەوەندە و بەس، وابزانم خاڵە گرنگەکانی فەلسەفەی کانتم بۆ باس کردی. بەهەرحاڵ کاژمێر چوار و پانزە خولەکە. بەڵام باسێکی تریش هەیە تکایە تۆزێک ڕاوەستە. من هەرگیز لە پێشەوەی مامۆستا وانەکەی تەواو بکات فێرگە بەجێ ناهێڵم. باش لە یادم نەماوە کە وتوبێتم کانت بڕوای وا بوو ئەگەر ئێمە تەنیا بەندەی هەستەکانمان بووینایە هیچ ئیرادەیەکمان لە خۆمانەوە نەدەبوو. بەڵێ شتێکی ئاوەهات وت. بەڵام ئەگەر شوێنکەوتووی عەقڵی گشتی بین ئازاد و سەربەستین. ئەمەیشم وت. بەڵێ. بەڵام مەبەستت لە تووپاتکردنەوەی ئەمانە چییە؟ ئالبێرتۆ سەری بۆ لای سۆفیا هێنا و سەیری ناوچاوانی کرد و بە هێواشی بە گوێی دا وتی، هەرچی دەبینی بڕوای پێ مەکە سۆفیا. باش تێناگەم. سەرت وەرگێڕە و بایەخی پێ مەدە ڕۆڵەم. بە تەواوی گێژ بووم، هیچ لە مەبەستت تێناگەم. خەڵک زۆرتر دەڵێن تاکو بە چاوی خۆم نەی بینم باوەڕ ناکەم بەڵام ئەو شتەیش بە چاوی خۆت دەی بینیت بڕوای پێ مەکە لەوە پێشیش شتێکی ئاوە هاتووت بەڵێ دەربارەی پارمیندۆس بوو بەڵام ئێستاش لە مەبەستت تێ نەگەیشتم بۆ نموونە ئێمە لە دەرەوە لە سەر سەکۆکە دانیشتووین لە ناکاو دێوێکی دەریایی بێ بنەما لە ئاوەکەوە دێتە دەر بەڵێ زۆر سەیر بوو. ئەوەیش نا. بۆ نموونە کڵاوسوور دێتە بەر دەرگاکە و دەڵێ بە دوای ماڵی دایەگەورەمدا دەگەڕێم. چ یارییەکی گاڵتەیە! ئەمانە هەمووی فرتوفێڵی سەرگوردە، وەکوو ئەو نووسراوەی سەرپێستی مۆز و ئەو زریانە ناعەقڵانە. تۆ وا دەزانیت؟ من هەر وا کە وتم پلانێکم داڕشتووە مادامێک کە عەقڵمان بخەینە کار سەرگورد ناتوانێت فێڵمان لێ بکا چونکە ئێمە لە چەند لایەنەوە ئازادین ئەڵبەتە دەتوانێت ئێمە ناچار بکا چەندەها شت هەست پێ بکەین هەرچی بڵێیت لە دەستی دێت. ئەگەر ئاسمان ڕەش بکا ئەگەر لەبەرچاومدا فیل بەرێت بۆ ئاسمان من تەنیا پێ دەکەنم چونکە هەر کارێک بکا دیسان حەوت لەگەڵ پێنج دەبێتە دوانزە ئەمە ڕاستیەکە کە لە هەموو یاریەکانی ئەو پارێزراوە و فەلسەفە دروست خاڵی بەرامبەری دهاستانی فریشتەکانە. سۆفیا تاوێک دانیشت و بە سەرسووڕمانەوە سەیری ئالبێرتۆی کرد. لە پاشان ئالبێرتۆ وتی، ئیتر بڕۆ. بۆ وانەیەکی تر کە دەربارەی ڕۆمانتیسیزمە ئاگادارت دەکەمەوە. هەروەها دەبێت دەربارەی هیگڵ و کرکەگۆر باس بکەین. بەڵام سەرگورد یەک هەفتەی تر دەگاتە فڕۆکەخانەی کیوک و ئێمە دەبێت لە پێش گەیشتنەوەی ئەودا خۆمان لە چنگی فیکرە خراپەکانی ڕزگار بکەین. چیتر هیچ ناڵێم بێجگە لەوەی دەمهەوێت بزانم من خەریکم لەسەر داڕشتنی پلانێکی زۆر سەرنجڕاکێش بۆ هەردووکمان کار دەکەم. کەواتە من ڕۆیشتم. بوەستە. خەریکە گرنگترین شتمان لەبیر دەچێت. چی؟ سروودی یادی لەدایکبوون، هیلدا ئەمڕۆ دەبێتە پانزە ساڵ. هەروەها منیش. بەڵێ تۆیش. کەواتە با دەست پێبکەین. یادی لە دایک بوونت پیرۆز بێت. کاتژمێر چوار و نیو بوو سۆفیا بە هەڵهاتن چووە سەر لێواری ئاوەکە. بەرەو لاکەی تری دەریاچەکە سەوڵی لێدا، قایەقەکەی بردە ناو قامیشەکان و بەپەلە کەوتە ناو دارستانەکە. کاتێک گەیشتە سەر ڕێگەکە لەناکاو تێگەیشت شتێک لەناو دارەکاندا دەجوڵێت. لای خۆی بیری کردەوە ئەڵبەرت کڵاوسورە کە ئێستاش لە ناو دارستاندا بە دوای ماڵی دایە گەورەیدا دەگەڕێت. بەڵام سێبەری ناو دارەکان زۆر بچووکتر دەینواند. کاتێک چووە پێشەوە سێبەری بووکەڵەیەکی بینی، بووکەڵەکە ڕەنگی قاوەیی بوو و کۆتێکی سووری لەبەردا بوو، لە پاشان بۆی دەرکەوت کە ورچێکی دەستکردە. لە شوێنی خۆیدا وەکو بزمار چەقی. ئەوەی کە کەسێک بووکەڵەیەک لە دارستاندا بەجێ بێڵێت زۆر سەیر نییە، بەڵام ئەم ورچە دەستکردە گیاندار بوو. سۆفیا وتی سڵاو. بووکەڵەکەیش وتی من ناوم پۆرچە. ئەمڕۆ کەشوهەوا زۆر خۆشە، بەڵام من ڕێگام لێ گوم بووە، بێشک تۆم لەوە پێش نەدیوە. سۆفیا وتی، لەوانەیە من تاکو ئێستا نەهاتبێتم بۆ ئێرە، لەوانەیشە تۆ ئێستا بە هەموویەوە سەدەنگاو لە ماڵەکەتانەوە دوور بیت. نا، باسەکە ئاڵۆز مەکە. لە یادت نەچێ من ورچێکی بچووکم زۆر وریا نیم. باسی تۆم بیستووە. نەکاو تۆ ئالیس بیت. کریستۆفێر ڕابین داستانی تۆی بۆمان گێڕاوەتەوە. لەوانەیشە ئەو بوو کە ئێمەی بە یەک ناساند. تۆ هەر لە پەرداخەکەت ئەنۆشی و هەر بچووک دەبوویتەوە، دوایی لە پەرداخێکی تر نۆشی و گەورە بوویتەوە. دەبێت ئاگادار بی هەرچی دێتە بەردەستت نەیخۆی. من جارێک ئەوەندەم خوارد کە نەمدەتوانی لە کونە کەروێشکێکەوە بێمە دەر. من ئالیس نیم. هیچ گرنگ نییە کە ئێمە کێین، گرنگ ئەوەیە کە ئێمە هەین. ئەمە شتێکە کە کوندەبوو دەڵێت. ئەو زۆر زانا وریایە. ڕۆژێکی زۆر خۆش و هەتاوی لەناکاو بێ هیچ پێشەکییەک وتی. چوار لەگەڵ حەوتدا دەکاتە دوانزە. من و کەرە بۆر هەردووکمان زۆر هەستمان بە نەزانینی خۆمان کرد دەکرد و چونکە زیادکردنی ژمارەکان زۆر سەختە، پێشبینی کەشوهەوا تۆزێک ئاسانترە. ناوی من سۆفیایە. سۆفیا زۆر بە ناسینت خۆشحاڵم. هەر وا کە وتم وا دیارە تۆ تازە هاتوویت بۆ ئەم دەڤەرە. بەڵام من دەبێت بڕۆم و بەراز وەدۆزم. وادەمان وایە پێکەوە بچین بۆ میوانییەک کە بۆ کەروێشک و دۆستەکانی گیراوە. پەنجەی لە ئاسماندا ڕاوەشاند و ماڵاوایی کرد. سۆفیا چاوی کەوت بە لەتێک کاغەز کە دەستەکەی کە لە دەستەکەی تریدا نوشتە بووەوە. پرسیاری کرد ئەوە چییە لە ناو دەستتدا؟ ورچەکە دەستی بەرز کردە و کاغەزەکەی پیشان دا وتی، هەر ئەمە بوو کە بووە هۆی گووم کردنی ڕێگەکەم. ئەم لەتە کاغەزە؟ ئەمە تەنیا لەتێک کاغەز نییە نامەیەکە بۆ هیڵدەی ناو ئاوێنەکە. بیدە بە دەستی منەوە. تۆ کچی ناو ئاوێنەکەیت؟ نا، بەڵام. نامە دەبێت هەمیشە بگاتە دەستی خاوەن مەبەستەکە، هەر دوێنێ کریستۆفەر رابین ئەمەی فێرکردم. بەڵام من هیڵدە دەناسم. وا هیچ جیاوازی نییە تەنانەت ئەگەریش کەسێک زۆر باش بیناسیت هەرگیز نابێ نامەکەی بخوێنیتەوە. مەبەستم ئەوە بوو کە دەتوانم بیگەیەنمە دەستی هیڵدە. ئەمە باسێکی ترە فەرموو خاتوو سۆفیا ئەگەر لە دەستی ئەم نامە رزگارم ببێت لەوانەیە زووتر بەراز پەیدا بکەم. تۆیش بۆ ئەوەی هێڵدەی ناو ئاوێنەکە پەیدا بکەی سەرەتا دەبێ ئاوێنەیەکی گەورەت هەبێ بەڵام ئەم کارە لەم دەوروپشتە زۆر ئاسان نییە. ورچە بچووکەکە ئەمەی وت و بە قاچە بچووکەکانی لە ناو دارەکاندا بەڕێ کەوت. کاتێک لە چاو گوم بوو سۆفیا کاغەزەکەی کردەوە و دەستی کرد بە خوێندنەوەی. هیڵدەی خۆشەویست، جێی داخە کە ئالبێرتۆ لە باسەکانی لەگەڵ سۆفیادا نەیوت کە کانت باسی لە دامەزراندنی کۆمەڵگایەکی نێونەتەوەیی دەکردەوە. لە نووسراوەی خۆیدا بە ناوی ئاشتیی هەمیشەیی کە لە هەزار و حەوت سەد و نەوەد و پێنج دا نووسی، وتی، هەمووی وڵاتەکان دەبێ لە یەک کۆمەڵگای نێونەتەوەییدا یەک بگرن تاکوو پێکەوە ژیانی نێوان نەتەوەکان مسۆگەر ببێت. پاش سەد و بیست و پێنج ساڵ لە بڵاوبوونەوەی وتاری ئەو، کۆمەڵگای نەتەوەکان لە دوای شەڕی یەکەمی جیهانی بنیات نرا. دوای شەڕی دووەمی جیهانی ڕێکخراوی نەتەوەیەکگرتووەکان جێگای ئەمەی گرتەوە. کەواتە دەتوانین بڵێین کە کانت باوکی بیرۆکەی نەتەوەیەکگرتووەکان بوو. وتەی کانت ئەمە بوو، عەقڵی کردەیی مرۆڤ وا بڕیارە دا کە نەتەوەکان لە وەحشیگەری سروشتی خۆیان کە شەڕ دەخوڵقێنێ بچنە دەر و بۆ پاراستنی ئاشتی پەیمان ببەستن. هەرچەند ڕێگای دروستکردنی کۆمەڵگای نەتەوەکان کارێکی ئەستەمە، بەڵام ئەرکی ئێمەیە کە بۆ پاراستنی ئاشتی هەمیشەیی جیهان کۆشش بکەین. بنیادنانی کۆمەڵگایەکی ئاوەها بۆکان مەبەستێکی مەزن و دوورە دەست بوو، لەوانەیە بتوانین ئامانجی کۆتایی فەلسەفەیش هەر بەمە بزانین. من ئێستا لە لوبنانم بژیت باوکت. سۆفیا نووسراوەکەی خستە ناو گیرفانی و بەرەو ماڵەوە بەڕێکەوت. ئەمە لەو جۆرە پێشهاتانە بوو کە ئالبێرتۆ ئاگاداری کردبۆوە، بەڵام سۆفیا نەیدەتوانی ڕێگە بدات ورچە دەستکردەکە بۆ هەمیشە لە دووی هیڵدەی ناو ئاوێنەکە سەرگەردان بێت، دەیتوانی ڕۆمانتیسیسم ڕەمز و نهێنی ڕێگەی بۆ دەروون هەیە. فایلە قورسەکە خزایە ناو کۆشی هیڵدە و لەوێوە کەوتە سەر زەوی ژوورەکە. ژوورەکە ئێستا ڕوونتر بوو لەو کاتەی چبووە ناو تەختەکەی. سەیرێکی کاتژمێری کرد، نزیکەی سێی نیوەشەو بوو. هیڵدە خۆی لە ژێر مەلاقەکەدا کۆکردە و چاوەکانی نوقاند. هەروا کە خەریک بوو خەوی لێ دەکەوت کەوتە یادی باوکی کە بۆچی دەربارەی کڵاوسوور و پۆورچ نووسیویەتی. تا کاتژمێر یانزە لە خەوندا بوو وا دیار بوو بە هۆی گوشاری دەروونی و جەستەییەوە تەواوی شەو خەونی پڕ لە شەڕ و کێشمەکێشی دیبوو بەڵام نەدەهاتەوە یادی کە خەونەکانی چی بووە دەتگووت لە بوونێکی بە تەواوی جیاوازدا بووە چووە خوارەوە و ناشتای دروست کرد دایکی جلە مارۆنیەکانی خۆی لەبەر کردبوو ئامادەی ڕۆیشتن بۆ ناو کەپری قایەقەکە بوو بۆ خاوێن کردنەوەی قایەقە ماتۆڕیەکەیان. هێشتا قایەقەکەیان نەخستبووە ناو ئاو، بەڵام دەبوایە تاکو هاتنەوەی باوکی لە لوبنان ئامادەیان بکردایە. دەتەوێت بێیت و یارمەتی من بدەیت؟ سەرەتا دەبێت تۆزێکی تر بخوێنمەوە، لەوانەیە لە پێش نیوەڕۆدا لەگەڵ هێنانی چایی و خواردنێکی سووک بێم بۆ لات. کام پێش نیوەڕۆیە؟ هیڵ دە ناشتای کرد و دیسان گەڕایەوە بۆ ژوورەکەی خۆی تەختەکەی ڕێکوپێک کرد و ئاسوودە دانیشت فایلەکەی خستە سەر ئەژنۆکانی و دەستی کرد بە خوێندنەوە. سۆفیا لە ناو پەرژینەکەوە هاتەوە بۆ ماڵ و لە ناو باخە گەورەکەدا وەستا سەردەمانێک بە باخی عەدەنی خۆی دەزانی لە دوای تۆفانەکەی شەوی پێشوو پەل و پۆی درەختەکان لە ناو باخەکەدا پەرش و بڵاو بوو هەستی دەکرد ئەو تۆفانە و ئەو پەل و پۆ شکاوانە و هەروەها چاوپێکەوتنی کڵاو سوور و پۆ ورچە پەیوەندییەکیان پێکەوە هەیە. چووە ژوورەوە دایکی تازە گەڕابۆوە و خەریک بوو شووشە ساردییەکانی دەخستە ناو فرێزەرەکەوە. لە سەر مێزەکە کێکێکی قاوەیی بە ڕواڵەت زۆر بەتام دانرابوو. سۆفیا پرسیاری کرد چاوەڕوانی کێیت؟ لە یادی چووە بۆوە کە ئەمڕۆ یادی لە دایک بوونیەتی. ئەڵبەت میوانی ڕۆژی لە دایک بوونت ڕۆژی شەمەیە، بەڵام من فکرم کردەوە کە ئەمڕۆش دەبێت بۆنەیەکی بچووک ساز بکەین. چۆن چۆنی؟ بانگهێشتی یوانە و دایک و باوکیم کردووە بێن بۆ ئێرە. کێشەیەک نییە. میوانەکان تۆزێک لە پێش کاژمێر حەوت و نیودا گەیشتنە ماڵیان. شێوازی میوانیەکە ئەندازەیەک ڕەسمی و دایکی سۆفیا بە کەمی لە هاتوچۆکاندا چاوی بە باوک و دایکی یوانا دەکەوت. زۆری پێنەچوو کچەکان چوونە سەرەوە بۆ ژووری سۆفیا تاکو داوەتنامەی میوانیەکە بنووسن. بەهۆی ئەوەوە کە ئالبێرتۆ کناکسیش دەهات، فیکرێک لە مێشکی سۆفیادا زەق ببوو کە هاوڕێکانی بۆ میوانیەکی فەلسەفی بانگێشت بکا. ئیواناش گلەییەکی نەبوو. بە هەر شێوەیەک بێ میوانیەکە هی سۆفیا بوو، ئەم ڕۆژانەیش میوانیەک کە بۆ باسێکی تایبەت دەگیرا لە ناو خەڵکدا باو بوو. سەرەنجام داوەتنامەکەیان نووسی ناوەڕۆکی نووسراوەکە نزیکەی دوو کاتژمێری خایاند. دوو کچەکە نەیاندەتوانی بەر لە پێکەنینیان بگرن. خۆشەویست. بەم جۆرە داوا لە بەڕێزتان دەکەین ڕۆژی شەمە بیست و سێ ی ژوئەن شەوی یەکەمی هاوین کاژمێر حەوتی ئێوارە لە مێوانیەکی فەلسەفیدا ئامادە بن هیوادارین بتوانین ئەو شەوە نهێنی و ڕەمزی ژیان چارەسەر بکەین تکایە کۆتی گەرم و ئەندێشەی گەشی شایانی کردنەوەی گرێکوێرەکانی فەلسەفە لەگەڵ خۆتاندا بێنن. بەهۆی مەترسی ئاگرکەوتنەوە لە ناو دارستاندا لە گەمەی تەقە و ئاگر بێ بەشین. بەڵام هەمووان سەربەستن لەوەی ئاگری فکری خۆیان بێ ترس داگیرسێنن. لە ناو میوانیەکاندا لانیکەم یەک کەس فەیلەسوفی ڕاستەقینەیە. بەو هۆیەوە میوانیەکەمان تایبەتە، ڕۆژنامەنووسان مافی هاتنە ژوورەوەیان نییە. لەگەڵ ڕێزماندا. کچەکان ڕۆیشتنە خوارەوە بۆ لای باوک و دایکیان کە ئێستا پێکەوە گەرمترە دوان. سۆفیا داوەتنامەکەی بە خەتێکی جوان نووسیبوو دایە دەستی دایکی، دەکرێت لەمە هەژدە دانەم بۆ بگریتەوە؟ ئەمە یەکەم جار نەبوو کە داوای لە دایکی دەکرد لە فەرمانگەکەی کۆپی بۆ هەڵگرێتەوە. دایکی داوەتنامەکەی خوێندەوە و دایە دەست باوکی یوانا، پاشان وتی، تێگەیشتیت مەبەستم چییە؟ مێشکی تۆزێک جووڵاوە. باوکی یوانا وتی، بەڵام زۆر سەرنجڕاکێش دیارە. لاپەڕەکەی دایە دەستی هاوسەرەکەی و وتی، من هیچ باسێکم نییە کە خۆیشم بەشداری ئەم میوانییە بم. هاوسەرەکەیشی خوێندنیە و وتی، چەندە ڕازاوەیە، سۆفیا، ئێمەیش دەتوانین بێین؟ سۆفیا نەیدەتوانی وتەکەی ڕەت بکاتەوە، بە دایکی وت، کەواتە بیکەرە بیست لاپەڕە. ئیوانا وتی، ئێوە تێکچوون. ئەو شەوە سۆفیا پێش لە چوون بۆ ناو تەختەکەی ماوەیەکی زۆر لەبەر پەنجەرەکەدا وەستا و سەیری دەرەوەی کرد. هاتەوە یادی کە جارێک هەر لەم پەنجەرەوە هەیکەلی ئالبێرتۆی دیوە. نزیکەی مانگێک لەو شەوە تێپەڕی بوو. شەو درەنگ بوو، بەڵام شەوێکی ڕوونی هاوینی بوو. تاکوو بەیانی سێشەمە هیچ هەواڵێک لە ئالبێرتۆ نەبوو. ڕۆژی سێشەمە تازە دایکی چووبوو بۆ شوێنی کارەکەی کە تەلەفۆن لێ درا. سۆفیا ئامەنسۆن فەرموو. ئالبێرتۆ کناکس ئێوە بفەرموون. شیمانم دەکرد ئێوە بن. ببورە کە زووتر تەلەفۆنم نەکرد. بە چڕی سەرگەرمی نەخشەکەمان بووم. من تەنیا کاتێک کە سەرگۆردەم و فکری لای تۆیە دەتوانم ئاسوودە بم و بێ هیچ ڕێگرییەک کار بکەم. سەیرە. منم هەلە دەقۆزمەوە و خۆم دەشارمەوە. باشترین سیستەمی ئاگادارکردنەوەی جیهانیش کاتێک تەنیا لە ژێر چاودێری یەک کەسدا بێت، عەیب دەهێنێت، کارتەکەیشت گەیشت. مەبەستت داوەت نامەکەیە؟ ناترسیت گەر من بانگهێشت کەیت؟ بۆچی نا؟ لەم جۆرە میوانیانەدا ڕەنگە هەر شتێک ڕووبدا. هیوادارم ببێت. ئەڵبەت کە دێم بەڵام شتێکی تریش هەیە. لە یادت ماوە کە باوکی هیڵدەی شەرەو ڕۆژە لە لوبنان دەگەڕێتەوە؟ نا بە ڕاستی لە یادم نەبوو. ئەمە ڕووداوێکی یاسایی نییە کە ئەو ڕێگە ئەدا دروست لە ڕۆژی هاتنەوەیدا بۆ برێکلی تۆیش میوانی فەلسەفی ساز بکەی هەروەها کە وتم ئاگاداری ئەم باسە نەبووم دڵنیام کاری ئەوە زۆر باشە لەمبارەیەوە دوایی باس دەکەین ئەمڕۆ بەیانی دەتوانی بێیت بۆ کەپری سەرگورد من دەبێت بژاری ناو باخچەکەمان بکەم کەواتە با بڵێین دووی دوای نیوەڕۆ دەتوانیت ئەڵبەت کە دێم. کاتێک سۆفیا گەیشتە کەپری سەرگورد، ئالبێرتۆ دیسان لەسەر قادرمەی کەپرەکە دانیشتبوو. وتی، دانیشە. بێ درەنگ دەستی کرد بە کارەکەی. لەوە پێش دەربارەی دەورانی ڕێنیسانس، دەورەی بارۆک و دەورانی ڕۆشنگەری باسمان کرد. ئەمڕۆ دەربارەی ڕۆمانتیسیسم دەدوێین کە دەتوانین بڵێین دوایەمین دەورانی فەرهەنگی گەورەی ئەوروپا بوو. بەرە بەرە خەریکە دەگەینە کۆتایی داستانە درێژەکەمان ڕۆڵە. ڕۆمانتیسیزم ئەوەندە درێژەی کێشا، لە کۆتایی سەدەی هەژدەهەمەوە دەستی پێکرد و تاکوو ناوەڕاستی سەدەی نۆزدەهەم دەوامی بوو، بەڵام لە هەزار و هەشت سەد و پەنجا بەملاوە چیتر ناتوانین باس لە دەورانێکی پڕ و تەواو لە دەورانێکی وەها کە شێعر و فەلسەفە و هونەر و زانست و مۆسیقا لە خۆ بگرێت باس بکەین. ڕۆمانتیسیسم یەکێک بوو لەم دەورانانە، دەوترێت ڕۆمانتیسیزم دوایەمین ڕێگەچارەی هاوبەشی ئەوروپا بوو بۆ ژیان، لە ئەڵمانەوە دەستی پێکرد و ڕەنگدانەوەیەک بوو لە دژی جەختی بێکەموکوڕی دەورەی ڕۆشنگەری لەسەر عەقڵ. وادیار بوو لە دوای کانت و ئەندێشەگەرایی ئەو، ئەوەی لاوی ئاڵمان هەناسەیەکی ئاسوودەی هەڵکێشا و پشوویەکی دا. ئەوان چ شتێکیان لە باتی فەلسەفەی ئەو هێنایە گۆڕ؟ ئێستا دروشمە نوێکان، هەستکردن، خەیاڵ و ئەندێشە، تەجرەبە و ئیشتیا بوو. بەشێک لە زاناکانی دەورەی ڕۆشنگەری و زیاتر لە هەمووان ڕۆسۆ گرنگییەکی زۆریان دابوو بە هەستکردن. بەڵام ئەمە لەو کاتەدا ڕەخنە و گازندە بوو لەسەر عەقڵگەرایی. هۆگربوونی نهێنی ئەو کاتە ئێستا بووبووە ڕەوتی گشتی فەرەنگی ئەڵمان. کەواتە ئاوازەی کانت زۆر دەوامی نەبوو. ئەڵبەت هەم دەوامی بوو هەم نەیبوو. زۆربەی ڕۆمانتیکەکان خۆیان بە جێگرەوەی کانت دەزانی، چونکە کانت سەڵماندبووی کە ناسینی ئێمە لەسەر چۆنیەتی شتەکان سنووردارە. لە لایەکی ترەوە کانت جەختی لەسەر گرنگیی منبوون لە زانست یا لە ناسیندا کردبووە و کردبوو. ئێستا هەر کەسێک سەربەست بوو کە ژیان بە شێوازی خۆی لێک بداتەوە و شیی بکاتەوە. ڕۆمانتیکەکان کەم و زۆر ئەم شتەیان وەکوو خۆپەرستییەکی بێسنوور دەنواند کە بەرەبەرە کە بەرەبەرە بووە هۆی پیرۆزکردن و پەرەستنی توانای کەسە هەڵکەوتووە هونەرییەکان. ئەم کەسە هەڵکەوتووانە زۆر بوون، بیتهۆڤن یەکێک لەوانە بوو. مۆسیقای بیتهۆڤن پیشانەری یا پیشانەدەری هەست و داخوازییەکانی ئەوە. بە پێچەوانەی شارەزایانی دەورانی بارۆک، بۆ نموونە باخ و هێندێل کە زۆرتر لە چوارچێوەیەکی داخراوی مۆسیقی و لە بەرز ڕاگرتنی خودا ئاهەنگیان دادەڕشت، ئەو هونەرمەندێکی سەربەست بوو. من تەنیا سۆناتی مەهتاب و سەمفۆنیای پێنجەمی ئەو دەناسم. دەزانی کە سۆناتی مەهتاب تا چ ڕادەیەک ڕۆمانتیک و خەیاڵییە. هەروەها بیتهۆڤن هەستی خۆی لە سەمفۆنیای پێنجەمدا بە چ شەوقێک دەردەبڕێت. وتت کە مرۆڤگەرایانی. ڕێنیسانس بڕوایان بە تاکە کەس بوو. بەڵێ، ڕێنیسانس و ڕۆمانتیسیزم لایەنی هاوشێوەی زۆریان هەیە. بۆ نموونە گرنگیی هونەر لە ناسینی مرۆڤدا ڕۆڵی کانت لەم بارەیشدا بەرچاو دەکەوێت و جێی سەرنجە. کانت لە ناسینی جوانیی مرۆڤی دەکۆڵییەوە و بۆ نموونە کاتێک مرۆڤ لە وێنەیەکی هونەریدا سەرمەستی ئەو جوانییە دەبێ چی ڕوو ئەدات؟ کاتێک بەبێ هیچ جۆرە ویست و مەبەستێکی تر بێجگە لە ناوەڕۆکی تەجرەبەی ناسینی جوانی لە بەرامبەر وێنەیەکی ونەریدا سەرمەست و بێ ئاگا دەبین و دەکەوینە سەر شەوق لە تەجربەی چۆنێتی ناوەڕۆکی شتەکان نزیک بووینەتەوە.